برایان و خوشکانی بەڕێزم سڵاو ڕەحمەتی خوای گەورە بڕژێ بەسەرتانا لەهەر شوێنێکی ئەم دونیایە هەن داواکارم لە خوای گەورە عاقیبەتمان بەخێر بگێڕێ و فێرمان کا لە دینەکەی و تێرمان کا و شارەزاییمان زیاتر کا بەردەوامی لەسەر وانەکانی ژیانی هاوسەرگیری بە پشتیوانی خوای پەروەردگار لەوانەی ئەمڕۆماندا ئەچینە سەر وانەیەکی زۆر گرنگ و زۆر تایبەت بە ئەو خوشک و برایانم کەوا ژیانی هاوسەرگیری پێکێنن بە ئیزنی خوای گەورە لە سەرەتاوە بێ ئاگاردانتان کەم و ان شاء اللە کە ئەم وانەیە تایبەتە بەو برا و خوشکە بەڕێزانەن کە گەشتونەتە تەمەنی موڕاهەقی و بەرەو پرۆسەی هاوسەرگیری و هەنگاوەنێن ان شاء اللە واتە ان شاء اللە پێویستە لەسەر برا و خوشکە بەڕێزەکانم هەوڵ بدەن ئەم وانەیە مناڵ گوێی لێ نەگرێ لەبەرەوەی کە تایبەتە بە گەورەکان بە ئومێدی خوای پەروەردگار و ئەمە لایەنی شەرعیشە پێویستە ڕوون کرێتەوە کە بابەتی ژن گواستنەوەیە لەبەرەوەی کە زۆرێک لە گەنجەکانمان بەداخەوە بەهۆی شەرمیانەوە لە ڕویان نایە پرسیارکەن لە مامۆستایەکی ئاینی یان مامۆستا بەڕێزەکانی زۆرجار لەبەر عرف و عادەت ئەو بابەتانە ڕوون ناکەنەوە بۆی ئەبینین گەنجەکانمان تووشی هەڵابن لە کچان و لە کوڕانە بە شێوازێکی هەڵە مومارەسە ئەکەن کە لایەنە شەرعەکانیان لە یاد دەچێ بەڕاستی لەبەرەوە پێویستم زانی کە ئینشاءاللە بە شێوازێکی جوان و شەرعی ئەم بابەتە ڕوونکەمەوە تاوەکو ئەو برا و خوشکە بەڕێزانن کە ئەجنە ناو پرۆسی هاوسەرگیریەوە بزانن لایەنە شەرعەکانی حاڵەتی گواستنەوە چۆنە بەوەشم لە یاد چوون لەوانی ڕابردوو ئاماژەی پێبدەم ئەویشەو بووکەوە کاتێ باسی تەماشاکردنی ئافرەتمان کرد لەوانەیە برای بڵێ باشە هەر دەموچاو ئەتوانم سیر بکەم ناتوانم لاشی ئافرەتەکە سیکم لە ڕووی شەرعوە زانایان ئەفەرمە ڕحمەتی خوا لەسەر بێ تۆ بەس دەموچاوت بۆی لەگەڵ هەردوو دەستی ئافرەتەکە کە سیری بکەی بەڵام ئەکرێت یەک دوو ئافرەت لە کەس و کاری تۆ خوشکت بێ دایکی بەڕێزت بێ بە تەنها بچنە ژووری ئەودیوەوە بە بێەوەی کە تۆ ئەم لایەنانی ببینی چونکە مەحرەم نییە تۆ هێشتا ئافرەتەکە پێێت کە توانن سەیری قژی ئافرەتەکە بکەن و بۆنی کەن بۆن بە بۆنی بنباڵی ئافرەتی بۆنی زۆرە و لاشەی ببینن ئەو شوانەی کۆ و قاچ و دەستەکانی تابلین باڵشتی یاری ناوی لە بەرچای ئەوانیشە شوێنەکانی تری دەرخە ئیترەوە وەکو لەمە ئەفەرمونون دەست و دەموچاو جوانی و نەرمونیانی ئافرەت پشان ئەدا بەڕاستی لەبەرئەوە ان شاء اللە ئەتوانرێ کەسێک سەیری ئەم ئافرەتە بکا لە ئافرەتەکان واتە لە خوشک و دایکی ئەم کوڕە کە ئەوێ بێتە زاوا سەیری قژی ئافرەتەکە بکا و بۆنی بکەن لە نزیکەوە تاوەکو شێ و ڕوخساری زیاتر ببێن و بەغەی و باشیر وەسیکەن بۆ کوڕەکەیان ئەگەر بێ کوڕەکە بەدڵی نەبوو بێن بابەتە نهێنی و شاراوە بێ چونکە بەڕاستی ئەمە پەیوەندی هەیە بە شەرەف و ناموسی خەڵکیەو لە ڕوی شەرعەوە ئەگەر هاتوو ئەم کڕوپسێکیشیان بەدڵ نەبوو نابی ئەو نهێنیانەی کە لە کاتی یەکتربینیدا ڕوو ئەدا بۆ هیچ کەسێک باس کرێ لە ڕوانگەی شەرعەوە پاشان دەچینە سەر باسی ژن گواستنەوە برا و خوشکە بەڕێزەکانم باش وایە دایک و باوک ئامۆژگاری کچ و کوڕەکانیان بکەن کاتێک کە ژنیان بێنن یان بەشویانەدەن بەڕاستی دیارە لە ئەنەسەوە ڕزا و ڕحمەتی خی گەوری لەسەر بێ ئەفەرمێ هاوەڵەکانی پێغەمبەری خوا عەلەیهی سەڵات وەسەلام ئەگەر ئافرەتێکیان بگواستایەتە بۆ لای مێردەکەی فەرمانیان پێکرد کەوا خزمەتی یاوسەرەکەی کا و مافەکانی یاوسەریشی بپارێزێ ئەمەش لەناو پێشینانی چاکی ئێمەیە ڕەحمەتی خۆیان لەسەر بێ باو بووە ئەوە تا ئەبینین ئەمروی کوڕی حجری کە پاشایکی نەبووە کاتێکە ماری ئومەیاسی کچی ئەو فیشەیبانی بڕی لە کاتی گواستنەوەی کە نزیک بۆیەوە، دایکی کە ناوی ئومامەی کچی حارس بوو ڕەزاو ڕەحمەتی خوای گەورەیان لە سەر بێ، چەند ئامۆژگاریەکی کرد کە تیایە بنەماکانی ژیانی خۆشگوزەرانی ژن و مێردایەتی بۆ ڕوون کردەوە برا و خوشکە بەڕێزەکانم بەڕاستی ئەمە نمونەی دایکە و پێویستە دایکانی بەڕێزیش چاو لەم دایکە پێشینە چاکە بکەن کە ئامۆژگاری کچەکانیان بکەن لە کاتی زەواجیانە بەڕاستی چونکە ئەوەی فێر کرد کە لەسەرێتی بیکا بەرامبەر بە پیاوەکەی بۆیە فەرمی ئەی کچی شیرینم. بەڕاستی ئەگەر واز لە ئامۆژگاری کردن بهێنایە لەبەر ڕەوشت جوانی ئەوە بۆ تۆ وازم لێ هێنا یانی ئەو لە ڕەوشت و جوانە پێویست نەبوو ئامۆژگاری بکەم بەڵام یاد خستەوەی کە بۆ بێئاگایان ئەگەر لە یادە چوو بێتەوە ئاگات بە ئاگات هێنمەوە یارمەتی دەرێکیشە بۆ ژیران و یارمەتیشەدا کە کەسێکی عاقڵ و ژیر بیت وە گەر ئافرەتێ پێویستی بە پیاو نەبوایە لەبەر دەوڵەمەندی دایک و باوکی کە خوای گەورە سامانێکی پێ بەخشیبوون و لەبەر زۆر پێویستی ئەوان بۆ ئەو ئەوە تۆ لە هەموو کەس زیاتر پێویستت بە پیاو نەئەبوو واتە لە سامان و لە ماڵە هەموو شتێ خوای گەورە پێی داویت تۆ پێویستت بە پیاو نەئەبوو بەڵام سەی ئەم دایکە بەڕێزەکە لە خەمی کچەکەیایەتی چونکە ئەزانە ئەویش خاوەنی شەهوەت و ئارەزووە پێویستی بە پۆشاکێکە کە لە ژێر سایەی سەبێرا بحەسێتەوە فەرمی بەڵام ئافرەتان بۆ پیاوان دروست کراون و بۆ ئەوانیش پیاوان دروست کراون بۆیە فەرمووی کچی شیرینم بەڕاستی تۆ و ئاووهەوای کە تێیا پەروەردە بووی لێیم دابڕایت و کۆتایی پێ بەیت لێرە ئەڕۆیت بۆ ماڵێکی تر ئەچیتە ماڵێکی نامۆ و غەریب نابێ وەکو ماڵی باوکت سەیری کەی بەڕاستی تر بڵێ وەڵا لە ماڵی باوکم هەندێ حڕیاتی تایبەتی تەبووی تر بڵێ لێش تەوا تۆ چی زێر ساوی سێبەری یاوسەری تر خۆت ئەبی بە مەلیکەی ماڵەکە بە شاژنی ماڵەکە بۆیە فەرمی ئەو ماڵی کە تایە پێ دەشتی بەجێ دێشت بۆ ماڵ و شوێنێک کە ڕانە هاتووی تایە و هاوسەرێکیش کە پێی ئاشنا نەبوویت واتە کەسێکی غەریبە ئەویش جا بۆیە فەرمی هەر کە بووی بە موڵکی ئەو ئەبێ بە چاودێر و خاوەن بەسەرتەوە بەڕاستی واتە بۆت نییە بە ئارەزوی خۆ تەسەڕوفات کەی چونکە پیاوان سەردار و قەوامی ئافرەتن برا و خوشکە بەڕێزەکانم بۆیە فەرمێت تۆش ببە بە کەنیزە بۆ ئەو بەبەستەوە نییە کە وەکو کۆیلەیەک بێ بەڵکو ئەفەرمی ئەگەر تۆ ئاوابی خزمەتی یاوسەرەکەتکەی ئەوش ئەبێتە بەندەیەکی ئامادە بۆ تو ئا بەو سیفەتە جوانە برا و خوشکە بەڕێزەکانم دایکە پێشینە چاکەکان نەسیحەت و ئامۆژگاری کچەکانیان کردووە بۆیە فەرمێ دە خەسڵەت و سیفەتی بۆ بپارێزە ئەبێتە توێشوو بۆ تۆ پیاوەکەشت چاکە بێ لەگەڵتا ئەفەرمی یەکەم و دۆمیان ک زۆڵ بە بۆی بە ڕازی بوونەوە واتە ئەوەی کە خوا پێتە بەخشێ ڕازی بە پێی بە جوانی گوێگر و گوێرانی فەرمانەکانی بە واتە هەر فەرمانێکی دا بە سەرتا کە شەرعی بوو فەرمانەکەی گوێرانی کە من جە منج مەکە سەرپێچی فەرمانی مەکە چونکە ی وردە ورە کێشەتان دروست دەبێ سێم و چوارە بە فەرمێ وریای چاو و لوتی بە یعنی با هەرگیز بەرچاوی نەکەوێشتی ناشرین واتە شتێک مەکە کە ناشرین بێ لە پێشاوی ئەوە پێی ناخۆش بێ وە با بۆنیشت لێ نەکا مەگەر خۆشنین بۆن بێ بەڕاستی مەگەر خۆشنین بۆن بێ وە پێنجەم و شەشەم ئەفەرمی وریای کاتی خەوتن و خواردنی بە چونکە ئەفەرمێ زۆر برسێتی ئاگر تێبەردەرە و ئیسراحەت نەکردن و خۆش نەخەوتنیش ئەفەرمی مرۆڤ توڕەکەرە و ئەفەرمێ حەوتەم و هەشتەم پاراستنی ماڵ و سەرۆت و مناڵەکانیەتی کە مناڵی تۆشە چونکە بەڕاستی خۆر کۆڵەکەی سەرپەرشتی ماڵی جوان تەقدیرکردنە و سەرپەرشتی مناڵی جوان بەڕێوەبردە ئەفەرمێ ئەم جافرەی حوتەم و هەشتم کە باسمان لێوە کرد و نوێ و دێمە فەرمێ بێگوێی هیچ فەرمانێکی مەکە و هیچ نهێنێکی ئاشکرا مەکە چونکە گەر فەرمانی بشکێنی دڵی لێت بریندارە بێت هاوسەرەکە واتە گەر تۆ سەرپێچی فەرمانێکی دڵی نێو بریندارە بێ واگەر نهێنیشی ئاشکرا بکەی لە غەدری ئەمین ناوی واتە غەدرت لێکە ئەمجا لە کۆتای فەرمێ پاشا نوریابە دڵخۆش نەبی لە بەردەستیا گەر ئەو خەفەت بار بوو واتەگەر هاوسەرەکە و خەفەتی یەبوو تۆ دڵخۆش بەبە واگەر خەفەتباریش بەبە لەو کاتێک کە ئەو دڵخۆشە مەگەر حاڵەتێکی تایبەتی خۆتە بێ ئەبێ ئەوی لەگەڵ تا خەفەت بابێ بۆ هەردوو لایە قسەیە برا خوشکە بە ڕێزەکانم کەواتە سێی ئەم دایکە بەڕێزەکەن نە بیری لە ماڵ و سامان کردەوە نە نەسیحەت و ئامۆژگاریی خراپی ئەم کچەی کرد کە بەرامبەر بە پیاوەکەی ئەها زۆر جار دایکان و باوکان یا خوشکان و کەسدا باوک نازیاتە بەر دایک و خوشک و دەوروبەر وا لەو کچاکەن لە جیاتی ئەو پیاو کاتە بە خۆشەویستی خۆی و ئەسپێکی ئامادە ئەیکا بە دوژمن هە لە سەرتاوە زۆر خۆسوکەکەی بەدەمیەوە دەچی بەدەمیەوە کاری سەرجەیی لەگەڵامەکە بیکە بە چەکێکی قرس بەدەستەوە چەند جارم حاڵەتەمان گوێنێ بووە ئێ پیاوەش توشی تاوان ئەبێ پیاوەش توشی ناڕەحەتی و بێتاقەتی ئەبێ کە ئەبینی یا بەقسەی مەکە لە زۆر شتا گوێی پێ مەدە زۆر خۆت مەدە بەدەم کەس و کارەکەیەوە ینی هەر لە سەرتاوە دوژمنایەتی و ڕق و قینە و حقت لە نیە مافرەتا دروستەکە پیان وایە بەمە سەرکەوت بەدەسێنێ نازانێ گەر ئافرەتەکە وای کرد ئەو کاتە زەرمە دەبێت بۆ کوڕیش ئەگەر خێزانێکی چاکیە بۆ ڕێزی لێگرت و بەدەمیەوە ڕۆی ئیتر بە چاوێکی کەم نابێ سەیری کا بەڕاستی بێ بۆ هەردوو تەڕەفەکە بێ برا خوشکە بەڕێزەکانم ئەم خاڵانەی کە باسمان لێوە کرد هەتا خۆشەویستی و تەبایی لە نێوانی ئەم ژن و مێردە زیاتر بێ ئەم دوو خێزانە زیاتر لە یەک نزیکەمنەوە بەڵام هەتاوەکو کێشەکانیان زیاتر تەڕەفی سێ بەشدار بێ لە کێشەکانیانەوە زیاتر گەورەیکە زیاتر لە یەکدابڕان ڕووەدا و بە هەڵوەشانەوەش کۆتایی پێێ برا خوشکەمە ڕێزەکان وەکو چۆن ئەمڕۆ بە چاوی سەرمان هەیبیری بەهۆی عورف و عادەت و جاهیلیەتەوە لە جیاتی چارەسەری کێشەکان کێشەکان ئەوەی تر ناڕەحەت دەبێت وە زۆر گرنگە ئەو خوشک و برایە کە بە یەکتری یەکەن ئەو مەرجەی کە لە نێوانیانایە مەرجە دنیایەکان کەم کەرەوە لەسەر یەک وە پاشان ئەوەی کە زۆر گرنگە کە بتوانن سەرکەوتوو بن لە ژیانیانە واللهی تەنها ئەو مەرجەن دابنێ لە نێوانی خۆت و خێزانتە ئەی برای بەڕێزم ئەی خوشکی باشم تۆش لەگەڵ هاوسەرەکەتە واللهی بەختەوەرە بیت سوپاس بۆ خوای گەورە چواردە ساڵە لەگەڵ خێزانی بەڕێزمە یەک مەرجم هەبووە لەگەڵیە وتومە هەر شتێ خوا و پێغەمبەر صلی الله علیه و سلم داوایان لێ کردین سمعنا واطعنا گۆرانی فەرمانی خوا پێغەمبەر صلی الله علیه و سلم لە ژیانی خێزانداریمانە هەر شتێکیش سەرپێچی فەرمانی خوا و پێغەمبەر صلی الله علیه و سلم ئەوێنی دوورکەوینەوە قبولتە قبولی کرد خوا پاداشتی باتەوە دەی الحمدللە هەتا ئێستاکە بۆ سەعاتێک دەنگ دابڕان ڕووی نەداوە یاڕەبی خوا بەرەکەت و خۆشەویستی و بەختەوەری خاتە نێو ژیانی ئێمە زیاتر وە ژیانی باقیماندارانیشەوە لەبەرەوە گەر بۆ خوا بسڵحی خوا لە خۆت ڕازیکەی مەرجەکەت مەرجی شەرعی بێ لەگەڵ خێزانتا کە تو ویستە ناشەرعی بەرامبەریکەی واللهی خێزانێک کە لە ڕووی شەرعەوە وەڵامی دایتەوە هەڵەکەی بۆ ڕاستکردو لە شوێنی خۆت ئاوەسی تەسلیمی شەرعی خوابی بە هەمان سیفەت بۆ خێزانەکەشن ئەگەر هەردوو لاتان تەسلیمی شەرعی خوا بووبێتن بەس ئەگەر شوێن هەوا و نەفس و ئارەزوو بکەوین هەزار ئایەت و حەدیث بێ یا قسەی مەرجی خۆمان باس کەین حساب بۆ قسە ناکرێ بەڕاستی وە لە ئیسلامی شا شەهر العسل نییە تەواوی تر بۆ مانگی خۆشەویستی و مانگی هەنوینی لە ئیسلامە هەموو ڕۆژێک ئەبی ئەم ژوورەلێکیان خۆش بێت ئەبێ هەموو ڕۆژ و هەموو ساتێک تێیا خۆێ و بەبێ یەکتری هەڵنەکەن بەڕاستی چونکە من بە پۆشاکی یەکتری برا و خوشکە بەڕێزەکانم بە هەمان سیفەتە بێ ئامۆژگاری زاواش بکرێ چونکە زاواش وەکو ئەو ئافرەت کە بێ بەبووک پێویستی بە ئامۆژگاریە کاتێکە پێغمەری خوالی سەڵات و سەسلام فاتمی کچی دا بە ئیمامی علی ڕزا و ڕحمەتی خۆیان لەسەر بێ پێوە ساسان فەرمووی ئەی علی فاتمە بۆ تۆیە لەسەر تە بە باشی و چاکی هەڵسوکەوت و ڕفتاری لەگەڵا بکەی کەواتە پێویستە لەسەر شانی کەسە نزیکەکانی زاواش ئامۆژگاری کوڕەکەیان بکەن ئامۆژگارێکی خراپیان دەکەن کە تون بێ لەگەڵ خێزانی عزیەتی بدا چونکە ئافرەت لە پەراسوی چەند دروست بۆ خواریکی تیاگە زۆر توربی لەگەڵیا بەڕاستی ئەشکێ داسکە ئافرەت ئەگەر وازیش لێدا خاوت کردەوە تەواوی تر دەسن لێبەردا و گۆ پێدەدا خوارتر ئەبێ لەبرۆ پێویستە بەردەوام ئامۆژگاری جوانی بکەیت و دڵی ڕابگری ئە چونکە ئافرەت سۆز و محبەتی پێویستە زوڵمی لێ نەکەی لە خوا بترسی چونکە لە ماڵی دایک و باوکیشیا خواردن و خەوتن و پۆشاک و جلوبەرگ و شوێن و جێگۆ ڕێگەیەک هەبووە وەکو چۆن ئەم دایکە بەڕزە نەسیحەت و ئاماژەیەک چەکەکە فەرمێ لە گەلت پێویستی بوایە و تۆ پێویستە هیچ نەبووە بەس ئافرەت بۆ پیاو و پیاویش بۆ ئافرەت دروست کراوە تۆش ئەبێ قدر و عافێت زای چۆن سەرتاچیتە ماڵی خەزورت و دەستیان ماچەکەی تاوەکو کچێکت پێ پێشکەشکەم چەند کەسە دەیتە پێشەوە دوایش ئەبێ هەر ئاوا بێیتەوە لەگەڵ خێزانە بەڕێزەکەت بەڵێ برا خوشکە بەڕێزەکان کەواتە زاواش پێویستی بە چییە پێویستی بە ئامۆژگاریە و سنەتە زاواش ڕوخۆش بێ قسەی شیری بێ لەگەڵ خێزانە بە تاکی لە کاتی گواستنەوە چونکە ئافرەت بە حاڵەتێکی ترساتی ئەپەڕێ لە بەرەوەی کە دەوروبەر بە تایبەتی ترسێنن فەقیرە وای لیەکەن زیێڕی پێکن لە جیاتی بەرەو خۆشی ڕ هەستەکە بەرەو حاڵەتێ لەبەرکە خاوەنی پەردەیە ئەترسێت زۆر یەترسێن بەڵام ئەمە هیچ ترسێکی ناوێ بەڕاستی خوشکە باشەکانم وە زاواکەشە بێ ڕووخۆش بێ قسە شیرین بێ لە کاتی گواستنەوە ئەمجا خواردن و شیرینی خۆش پێشکەشی خێزانی بکە یان بۆی بکڕێک الحەمداوە هەیە چونکە ئەسما ڕزا و ڕحمەتی خواست ئەسمایکی یەزیدی کوڕی سەکەن خوانی ڕازی بێ فەرمێ کاتێکە دایکە عیشم بۆ پێغمە ساسم جوان کرد لە شەوی گواستنەوەیان پاشان چوومە لای پێ و سەسەم بانگم کرد بۆی کەوا تەماشای کا بە ئاشکرایی پاش هەڵدانەوەی پەردە لەسەر دەموچای تەمان نابێ ناشەرعی خەڵکی نامەحرەمی لێبێ ئەو بەس پێ سەسەی بانگ کردووە کە مەحرەمێتی لەگەڵ ئافرەتانی شابوون بۆی پێ سەسەوی شاو لە پاڵیان دانیشت لە پەرداخێکی گەورە شیریان بۆ هێنا و کاتە فەقی و حاڵ بوون هەرەوە بۆ لەبەردەستیانە پێ سەسە لە بنەی خوارد و پاشان دای بەلایکە عیشە ئەویش سەری داخست و شەرمی کرد ئەسما ئیش فەرمی منیش سەرزەنشتی دایکی عائیشەم کرد و پێ من لە دەستی پێغەمبەری خوای وەرگری علی سڵ سلام بۆیە ئەسما فەرمێ دایکی عائیشە لە پێغەمبەر ساسری وەرگرت و لی خواردەوە پاشان پێغەمبەر ساسری فەرمی بی دەبە هاوڕەکانیشت ئەها ئەبێ زاوا بۆ شێوازە بێ زۆر جا تەسویرێ بڵاوە کرێتەوە بووکەکە ئێوش تێدا بە پیاوەکەی پیاوەکە سێکەی پیاوەکە لە خۆی باە بێت لە ئافرەتەکە ئەدا یا شتەکە دەشکێنێ بەسەریەکە ئەی تو هاتی دوژبرایەتی لەگەڵ خێزانە بکەیت یاراتوی خۆشەویستی دروستکەی لە نێوانی ئەم دوو خێزانە سەتای ژیانی خێزانداری و بەلێدار و توڕەبوون دەست پێبکەی کۆتایەکەی عقیبە شەڕی ئەبێ پەنا بەخوای گەورە هیچ خێرێک لەو زەواجە نابێت وابێ دڵی وافەتە ڕاگری ئەم جوافەتەش لە عیلێکی دابوو هات و لەوانی هەندێک تەسەرفات و ڕفتاری هەبێت تۆ بەدڵت بێ وردەوردە بە حیکمەکانە ئەگەر باش نەبووت گۆڕانکاری بەسەرانی تاوەکو وردەوردە لەگەڵ تا ڕادێ لە سەرەتای هەموو ژیانی خێزاندارێکیشدا هەندێ پێکدادان ڕووئەدا سوء تەفاوم هەیە غەڵەت تێگەشتنێتی تا وردە وردە لە تەبیعەتێتی ڕادێن زۆر گرنگە کە کچ و کوڕ ئەو تەبیعەتانی کە بەلایەن و ناخۆشە بۆیتی ڕوونکەەوە من ئەوە پێ ناخۆشە وەڵام نیشەوە پێ ناخۆشە بۆیە کە ئەوە نەکرێت لە بەرچاو یەکتریە بەڵام بێت شتەکان کە تۆ پێ ناخۆشە ناشەرعی بێ نەک هەر هەوا و نەفسی خۆت بێ کوا لەو کەی زوڵمی لەکەی لە بەرامبەرەکەت خاڵێکی ترەوەی برا خوشکە بەڕێزەکانم پاش ئەوەی کە بووکە گوازرێتەوە نابێ ناشەری ئەنجام بدرێ بەڕاستی ئەمەیکی ئێستاکە هەڵپەڕکی و ڕەشبەڵک و تێکەڵی گۆرانی مۆسیقا واللهی تا سەر ئێسقان تاوانە ئیسان لە دوو حاڵەتا تاقیەکرێتەوە لای خوا لە خۆشی لە ناخۆشیش لە خۆشی لە کاتی گواستنەوەی بووکایە کە شەرێ دووعاقی لە خوا پەڕێتەوە هاوسەرێکی چاکتان بە نسیبێ تۆ شەرێ دووعاقی لە خوا پەڕێتەوە کە ئافرەتێکی ئیمانداری ساڵحێ بێ بەرز کەچی لە ڕۆژی خۆشیەکەتانە سەرپێچی فەرمانی ئەو خوایەکەن کە کاری بۆ ئاسان کردوون دەی بەخوا خێر و بەرەکەت لەو زەواجەتانا نابێت گوێ بە لەوبەی هیچ کەسێک مەدەن هەر کەسێک ئەم لاولای کرد گوێ پێ مەدەن چونکە ئێوە ڕزامەندی خوا لە پێش ڕزامەندی خەڵکەوەی با خەڵک بڵێ وشت بوو کورە هیچی تیانە بوو گرنگۆی تۆ بەختەوە لەگەڵ خێزانتان لەگەڵ هاوسەرتان خۆ تۆ بۆ خەڵک ناژیت والله خەڵک لێ ڕازی نابێت دوایش ئەوەش بکەی ئەڵێ ئەو هەموو مەسروفاتی کرد بەزاوە ئەو هەزاران قسە و قسەڵۆک هەیە کەواتە تۆ خوا لە خۆ ڕازیکە با خەڵک بۆ خۆی قسە بکە چونکە خەڵک لە خوا ڕازی نابێ برا و خوشکەکەم لە کاتی تازیشا ناخۆشی سەرپێچی فەرمانی خواکری لەخوا بترسین ئاگاداری قیامەتی خۆمان بین چەنێک هەوڵ و کۆشەری چەندین کەس بە ئاواتێ خوا بیگەێنێ بە یەکتری ناگات، تۆ خوا گەیاندیتی بە یەک بە ئاسانی کاری بۆ ئاسان کردووی، لە جیاتی ئەوەی سوپاسگوزاری خوا کەی سەرپێچی فەرمانی خوا بکەی. بۆیە خۆت بە دوور بگرە. ئەگەر کرا مامۆستایەکی بەڕێزی عینی بانکەی ئافرەت و پیاو بەبێت یەکەڵی لە شوێنەکان دابنیشن وتاری شەرعی دایان کۆمەڵێ مناڵ بێ سرود بخوێندەوە بەبێ گۆرانی مۆسیقایان ئافرەتان بۆ خۆیان لە ماڵەوە کە پێش گواستنەوەکە دەف لێدەن و سرود بڵێن بۆ یەکتری ئەمە جائیزە بەس ئەوانەی تر ناشەرعیە تۆرە ئەوانەی کە سنەتی مردو ئەوانە زیندوو کەرەوە بەڵێ برا خوشکە بەڕێزان پاژەوەی کە پیاو لەگەڵ خێزانی ئەڕوا ئەیباتەوە ماڵی خۆی زۆر گرنگە کە ئەم خاڵەتان لەیان دەچێت هیچ کەسێکتان ئەی گەنجە خۆشەویستەکان ڕێگە دەدەن ئەو کولتورە جاهیلەتی کە لەناو کۆمەلگەیە باو بووە ئەویش پێخەسوو بۆ لەگەڵ بوکیا ڕۆشتووە و چاڕوانی ئەو پەڕۆ خوێنەی کردو دول لە ڕووی بەڕێستان کاتێکە کسوپ ڕەگەڵەکە جیبا و سەرجیان کردووە بڵین دوای ئەوەی کە پەردەی کچێنی نەماوە پەڕۆیکیان داوتە دەستیان تاوەکو خوێنەکەی بچێتە سەری بە خەڵکی ئاشکراتەوە کچەکەتان بوو بە ژنە الحمد ئەمجا بێ بە تەقە و خۆشی لە هەندێ شوێنە دوور لە ڕووی بەڕێزتان کە ئەو پەڕی جەهالەت و ناسەقافیەتە ئەمە لە هیچ شوێنێکی شەرعی خوا بە جێگەی نابێتەوە و زاواش تاوەبارە ئەو شتە قوبوڵ کا بەڕاستی چونکە تۆ قەوامی ئافرەتەکەی وەنابێ ڕێگەمدا پێخەسوشت لەگەڵ یا بڕامێ ئەمێ ئیزنی بدا بەڕاستی تۆ کە گەنجێکی مسلمانی ئەبێ ئەو عرف و جایلێتە لە برەوە هەڵکێشی دەریکەی وازی لێ بێنی ڕێگە نەدەی شەرەفی خۆت، نهێنی خۆت بچێتە بەر دەستی ئەوان، چونکە جاری وایە قەدەری خوا لەوانەیە ئەو ئافرەتە خوێنی نەبێ، ئەمە شتێکی زۆر زۆر ئاساییە برا و خوشکە بەڕێزەکانی من. ئافرەتێ پەردەی کچێنێ قەدەری خوا خوێنی نییە. پزیشکانی بەڕێزیش ئەوەیان پشتڕاست کردووەتەوە. ئافرەتێکی عیفە و پاک ئەگەر نەیبوو دەو کاتە تۆبەتی چی بۆ دروستەکان ئەڵێن زینای کردووە عیاز بالله. وەبێ لە خوا بترسین ئاگاداری ئەم لایەنانە بین. ئەمجا کە ئەچیتە ژوورەوە لەگەڵ خێزانی بەڵام لە شوێنێکا باش وایە کە شوێنەکە ڕازاوە بێت دوور بێت لە خەڵک چونکە ئینسانیش سەرەتای ژیانی خێزانداریەتی خاوەنی شەهوت و ئارەزوێکی زۆرە چەندێکە خۆی پاراستو لە تاوان ئێستا بە ڕێگەی شەرعی خۆی بەتاڵ بکاتەوە گەشتۆ بافرەت یافرەت گەشتۆ پیاوەکە با شوێنێک بێت کە دوور بێ لە خەڵکەوە کە دەنگشتا بۆ لای خەڵک بڕوە دوای ئەوەی کە ئەچنە ماڵەکە دەست خاتە سەر پێشی سەری خێزانی دوای کە چوونە ژوورەوە بسمی لای بکا و دوعای بەرەکەتی بۆ بخوێنێ پێغمەری خوا عليه سەڵات وسلام ئەفەرمێ ئەگەر کەسێک لێوە ژنی هێنا یان خزمەتکارێکی کەری گواستیەوە با پێشەوەی سەرەوەی بگری یعنی پێشەوەی سەری بگرێ دەست خەی سەر ناوچوی ئافرەتەکە داوی خی لە سەرێنی لەو کاتەیاڵی من داوای خێر و خۆشی ئەو ژنهێنان لێکم و داوای چاکە و خێری خۆڕۆشت و ڕەفتاری ئەو ئافرەتەت لێکم خوایە پەنات پێگرم بە تۆ لە خراپەی و ئافرەتە و خراپەی خوڕەوشت و ڕەفتاری تۆر بزان ئەم سونەتانە ئەزانی گەنجی بەڕێز هەر تەنها هیوایەت و بگەی بە ئافرەتەکە یەسەر کاری سەرجی لەگەڵاکەی داوەری لایەنە شەرعەکان جێبەجێ کە بۆی شەیطان و جنی شەیطانی لێ دوور بێ ئەگەر چاونفوس لەسەر بۆی خوا لێ دوور خاتەوە گەر سحر لێ کراوە بۆی خوا دووری خات چەند ئافرەت و گەنج و لامان هەیە کەس شەوی گواستن و نەیانتوانیوە نەیتوانێت کاری سەرجێی کا چونکە بۆ لایەنە شەرعیەکانی جێبەجێ نەکرد و کەوتوتە بەر چاو نفوس کەوتوتە بەر سحر و جادووی خەڵکێکی لە خوا نەترس وەرتۆ زیکرەکانت خوێن بزانە خوا و پارێزیان نا لەبەرەوە پاشان دوور کات نوێش پێکەوە کەم ئەوی شەوەیەکەوە پیاوە کاچێتە پێشەوە نوێژی زەواجر و سونەت یاکیادیە لە پێشەوە ئافرەتەکە لە دواوەسێ دوورکاتە بێت دەنگ وەکو نوێژێکی سونەت ئەیکەی خێزانە لە پشتەوە وەستا و لە دوای ئەم دوو ڕکات نوێژە ئەمجا وردە وردە یاری و گاڵتە و گەپ و قسەی خۆش و دەستبازی لەگەڵ خێزانی خۆ تاکەی پێش ئەوەی کە بچیتە لای خێزانە زۆر گرنگە بۆ برایانی بەڕێزم کە سەرەتای ژیانی خێزان چونکە ئافرە زۆر ئەترسێ باش وایە سەرەتا هەوڵەدەی هەموو لاشت بە ڕووتی ببینێ بە تایبەتی توڵت عورەتت چونکە لەوانەیە بترسی ئافرەتەکە بۆیە زۆر گرنگە هەوڵی دەستبازی بدەیت وەکو ماچکردنی، لێوبژینی، سنگبژینی، وردە وردە ئەو شتانەی کە وروژێنەرە بۆ بۆ ئافرەت و بۆ پیاو لەگەڵ یەکا بیکەن ئافرەتەکەش نابێ شەرم بکات چونکە تێ ئەمە هاوسەرێتی ئەبێ خۆی بدا بە دەستیەوە ئینشاءاللە لە دوایەوە ئەگەر هات و پیاوەکە کە نزیک بووە لە خێزانی بەڕێزی چونکە سەتای چوونە لای ئافرەتە چوونە لای داوێنی ئافرەتە باش وایە کە عەیب دەبێ توڵی بە ڕۆنێکی زەیتون یان بە ڕۆنێک بە جێڵێک چەور بکا باشترە چونکە عادەتەن سەرەتای ئافرەت لەبەروی کە پەردەی هەیە هەم بچووکە هەم تەسکە هەم لەوانێ ئازاری بدا بەڕاستی بترسێت ئەش ترسەکە وای لەگەڵی بەشتێکی وادی بۆ بەو شێوازە بەڕاستی برا و خوشکە بەڕێزەکانم بەدەستی چەپ بسمیلایی بکە توڵی نزیک کاتە دوای ئەوەی کە دەست بازیان کرد چونکە ئاوی مەزی دێتە دەرەوە هەم لە توڵی پیاوەکە هەم لە داوێنی ئافرەتەکەش کە ئاوی مەزی هاتە دەرەوە ئیتر لاشەی هەردووکیان تەڕەبێ ئامادە ئەبێ بۆی کە کاری سەررجەی کەن و داوێنی ئافرەتیش ئەکشێ لەو کاتەیە بە هێواشی بسم اللهەکە بە دەستی چەپی عورەتی بگرێت داغڵی خێزانی بکە هەتاوەکو بە ئیسراحەت بە هێواشی کە پەردەی کچێنی لا ئەبا کە بسم اللە یەکی لەو کاتەیە تەبعەن دوعامان هەیە برا و خوشکە بەڕێزەکانم هەر کەسی ئەو دوعایە بخوێنێ پێغمبەر صلی الله علیه و بڵێ بسم الله اللهم جنبنا الشیطان و جنب الشیطان ما رزقتنا بەناوی خوا خوایە بە دوور باگەل لە شەیطان و لە شەیطانی بە دوور بابخەرەوە لەوەی کە پێمانە بەخشی خوای پەروەردگار پاشا پێ ساسە فەرمووی ئەگەر هەر کەسی ئەم دوعایم خوێنێ ئەگەر خوای گەورە مناڵیان پێم بەخشێ یانی لەو شەوە لەو ئاوە منداڵیان پێ بەخشێ ئەوە هەرگیز شەیتان زیانی پێ ناگەیەنێ تابان ئەوە زۆر گرنگە زۆر جار لە کاتی گواستنەوەیان سحر کراوە لە ئافرەت و لە پیاو کاتێکە جیماعەکەن جنێکی شەیتانی لە ناو ڕحمی یافرەکە نالە توی پیاوکە بکە بە هێرکەی بەڕێگەی ڕقی شەرعی بەتاڵە بێتەوە بەڵام کاتێک کە تۆ ئەم دوعادا خەری بەویستی خی گەۆر شەیتان ناتوانێت زەفەرتان پێبەرێ ئەمە هەمووی سوود و قازانجی هێبرا و خوشکە بە ڕێزەکانی ئەوجا ئەگەر بتوانێت دوای ئەوەی کە پەردەی کچێنەکەی نەما سەبر لەسەر خێزانی بگرێ بە شێوازی تر ئەتوان خۆیان ڕەحەت کەن لەگەڵ خێزانی بەڵگە بەدەست بازی کردن بەڵام با 24 سعات هەرچە دەبڕۆ زانیاری زۆر ئەدرێ لە ڕووی تەندروستیشەوە بۆ کەسانی کە سەرەتای ژیانی خێزانداریانە بەڵام حەزم کە هەر باسی کە بێرەیە 24 سعات سەبرگری علی هەوڵدا پیاوەکە تۆ داغڵی زێی خێزانی دەکاوشەوە لەبەروی کە پەردەی هەیە و پەردەکەی لە دەست داوە تۆزێ برینی ئەبێ ئەگەر بێت و تۆی داغڵ کار یان بەردەوامی لەسەر جیماع لەگەڵ یاوشەوە بۆی هەیە کەم ئافرەتە تووشی ئینتیهابات بێ لە داهاتوە یا تووشی ترس و لەرز بێتر زۆر نەوێرە خۆی دا بەدەستەوە بەڵام ئەتوان بە شێوان دەستبازی تر شەهوەت و ئارزوو یەک بێنەوە بە ئومێدی خی پەروەردگار دوای بۆ شەوی دواتر دیسان خێزانەکانتان کێڵگەن بۆ ئێوە، بچنە لایان و هەرچۆن ویستتان لەسەر بوون، واتە لە ڕووی پێشەوە یان لە ڕووی پاشەوە بە بەڵام لە ڕووی پاشەوە بەسمان وێ کە جیماعکردن بێ لە شوێنی مناڵبوونەوە، واتە لە ڕووی دواوە ئافرەت توانێ هەم لەسەر ئەژنۆ لەسەر دەم پاڵ بکەوێ بەڵام ئەبێت توڵی پیاوەکە بۆ پێشەوە بێت نەک بۆ ڕووی دواوەی ئافرەتەکە بێ کە خوای پەروەردگار بە کێڵگە ناوی بردووە فەرموودەشمان زۆرە لەو بارەیەوە برا و خوشکە بەڕێزەکانم لەوانە جابر خوا لێ ڕازی فەرمێ جوولەکەکانی یارود لە ڕووی پاشە واتە لە ڕووی دواوە ئەگەر بچیتە لای خێزانەکەت بۆ شوێنی مناڵبوون ئەو مناڵەکە و خێلە بێ بۆ یخوای گەورم ئاەتی دابەزان کە فەرمی نیساکم حرف لەکم فات و حرفەکم ئەنداشیتون خی گەورە فەرمی خێزانەکەتان کێڵگەن بۆ چۆن ئەچ لە لای بچن بەس لە ڕووی کۆمەوە حرامە پێغمەری خوا ساسلم فەرمووی لە ڕووی پێشەوە یان لە پاشەوە ئەگەر لە شوێن ناڵبوونەوە بوو لە فەرجەوە بۆ ئەوە هیچ ئیشکالەتێکی تیا نییە ئەتوانی لەگەڵیە جوود بی و زۆر گرنگیشە برا و خوشکە بەڕێزەکانم لە کاتی سەرجەی و جیما و نزیبوونەوە لە یەکتریا جەوێکی ڕۆمانسیانە بۆ یەکتری دروست کرێ هەرچی کێشە و مەشایکی لە دنیایەکانە بخرێتە ئەو لاوە چونکە ئینسان لەو کاتەیە ئەگەر بێت ئەو شتانە یادی بکاتەوە بینی لێ بکاتەوە بەڕاستی توانای سەرجێی نابێت بۆیە زۆر جار کێشەی نێوان خێزان کە دروستبی ئەوەیە کە لە کاتی سەرجێیە ئافرەتەکە یان پیاوەکە مشکلێکی بیراتێت و یان یەکتریان بیرخستوەوە یا شتێکی باس کراوە کە ئیتر کابرا شەهوت وارەزووی نەماوە یا ئافرەتەکە نەیماوە تااقەتی کاری سەرجیان نەماوە لەبەرەوە پێویستە سەرنجیان تەنها لە کاری سەرجەوی ڕۆمانسیەکە و ئافرەتیش برای بەڕێزم زۆری حەز بە جەوی ڕۆمانسیە بە سۆز و عفا دەستبازی بۆ ئافرەت دەسپێکێکی بەهێزە بۆ کاری چەرجێیی کردن بەڕاستی پیاو زۆر جار حەزەکا بەس یەکسەر بچێتە پێش یەکسەر جیماکە ئەو ئافرەتە تام و لەزەتی لێ ناکا بەڕاستی بۆیە دەستبازی کردن هاندەرێکی بەهێزە بۆ ئافرەت چونکە ئافرەت خاوەنی شەرمە لە ڕوشی نایە داوای حەزوارە زۆکانی خۆی کابی ئەو لایەنە شەرمیانەی تۆ دەیهێڵی بەڕاستی وە کاتێک کە جیماعەکەی لەگەڵ خێزاندا هەر خۆت کە تەواوی واز نهێنە چونکە ئافرەت درەنگتر شەهوەت وارەزوی دێتەوە هەتا بەردەوامی ئافرەت درەنگتر شەهوەتی دابەزێ چەند ئافرەتەیە کە هاوسەری لەگەڵیان جیماعی کردووە خاوەنی چەند منداڵیش دەڵێت تا ئێستاکە شەهوەت و ئارەزوم نەبینیوە ڕەحەتبوونم نەبینی وەکو لەواری خۆمانڵێ لەبەرەوەی کە هاوسەرەکەم بەس خۆی بەلاوە گرنگە کە پێش یاڵە بابا ئاخر منی شەهوەتم هەیە تۆ یەکسەر دامەمەزە دواوێکە تەواو بووی گاڵتەی پێدیا پێکەن پێم پێکەێ بەڕاستی وەڵاهی مافە لەسەر شانت چۆن بۆ خۆت پێت خۆش هەوت ئارەزوو داغڵکەی بە هەمان سیفەت ئەویش ئەبێ شەهوەت ئارەزوی بێتەوە بۆی هەوڵدە درێژە بدە بە کاری سەررجەی تاوەکو خێزانەکەش شەهوەت و ئارەزوی بڕشێ هەردوو لاتان گەرە تابوو چێژی یەکتری ئەو کاتە ئەتوان ئیسراحەت دە بەخۆتە نەک خۆت شەهوەت و ئارەزوو بێتەوە واز لە خێزانەکەت بێنی کەوابوو بەو شێوازی واروەها ئەوەی کە شەرعەن ڕێی لێگیراوە ڕابواردە لە ڕووی کۆمەوە کە بە هیچ شێوازێ جایز نییە و لە وتارێکە بە حەڤە دە قەزیاتر باسم لێوە کرد و حکومە شەرعەکان و ڕووکردێتەوە لە لانی تەندروستی شەوە ڕووکردێتەوە ئیشاڵات توان گەڕێن و بە ئەو وتارە لێرە نابێ زۆر سۆناوی بەس بە کورتەیەگە و فەرمودەی و کە پێ ساسە فەرمێ خی گەورە تەماشای پیاوێ ناکە کەواچێت لای خێزانەکەی لە ڕووی دواوە پەنا بەخوای گەورە تەماشای ناکا و تا ڕەحمی پێ ناکا و عەزابی دا لەسەری گەر تەوبە نەکات و بەو شێوازە بچێتەوە لای خوا. وە ئەبو هورەیرە خوای لێ ڕازی بێ فەرمی پێ سەڵ سەلەم فەرموویەتی هەر کەسێ بچێتە لای ئافرەت لە حەیزا یان ئافرەتێ لە کۆمەوە پەنا بەخوای یا بچێتە لای جادوگەرێک جا باوەڕی پێ بکە تێکەڵی کردو لەگەڵێکا لەوێنی بە بەس بۆیە جادوگەرەکەشی لەگەڵ ئەمە باس کرد پێ سەلەم ئەفەرمێ باوەڕی پێکا بۆی کە ئێڵێ و کوفری کردو بۆی کە بۆ محەممەد داوەزێ ساسەلەم جا هەندێک لە زانایان ئەفەرموون هەر کەسێک پەنا بە خوا ئێستا دێ خەڵک فێر بووە ئەڵێ وەڵا هەر کەسێک لە ڕووی دوا بچێتە لای خێزانەکەی تەڵاقی کەوێ شوان ڕوون کردووەتەوە تەڵاقی ناکەوێ بەپێی ئەم فەرموودەیە بە حسابە لە چونکە ئیتر ئەوەی کە ئەوەی هاتێتەوە پێنج ساڵ یعنی کوفری کردووە ئەم کوفرە کوفری بچووکە کافربوونی خارجی میللەت نیە دەرچوونە تاوانی گەورەیە یعنی عەزابە خوا لەسەری ئەگەر تەوبە نەکات گەر تەوبەشی کرد بۆی هەیە خوای گەورە لێی خۆش بێت و نەچێتەوە سەر بابەتن هەر ژن و مێردێکیش ئەوە ڕووی داوە لە نێوان لێوانی خۆیان و خوای گەورە تەوبە بکەن دڵنیا بن خوا ڕەحم و ڕاحیمینە ئەمڕۆ بەداخەوە ئەو پرسیارانە زۆرە کرێ ئافرەتەڵێ خۆم ڕاستیم و ڕێگری یا پیاو بە زۆر ئەیکا لەگەڵ خێزانە یان ئەڵێ گەر هەردوو لا ڕازی من هەر چۆنێک بێت جاییز نیە و حرام ئاگادار بن لە ڕووی دواوە بەڵام شتێکی تر هەیە کە شەرعەن جائیزە و خلافاتی لە نێو زانایانە هەیە بەڵام ڕای پەسەندیان باسەکە من لێرە لەبەرەوەکی هیچ بەڵگەیەک نیە لەسەر حرامی ئەویش بژینی توڵی پیاو یان داوێنی ئافرەتە بۆ بەرجی هەردوو لا نەخۆشیان دەبێ ئینتیهابات وشتیان دەبێ و ئاوی بەزیەکە قوت نەدەن چونکوی بەزی هەر خۆی دێ بە شەهوت و ئارزو دێتە دەرەوە و ئەم ژن و مێردە ڕازیش بن زۆر لەکتری دەکەن لەو کارە بەڕاستی هیچ اشکالەتێکی تیا نیە چونکە بەڕاستی بەداخەوە لەبەر ئەوی کە ئێستا ئەبینی هەندێک مامۆستا ئەمەی حەرام کردووە بە بێ بە هەر لەسەر لەسەر ئی بەڵێ ئەو قوڕ دەمەکە و قورئانی پێ خوێنی ئێ بابە خۆ دەم قورئان پێ خوێنی ئەی خۆ مناڵیش لە لە لە لە زێی ئافرەت دێتە دەرەوە چۆن دەبێ دەمی ئینسان بەرەو شوێنە بکەوێت ڕابواردنی ئەوان ڕابواردنێکی ئاژەڵیانەیە، ژن و مێردێکی پاک و عیفەت نین کە بۆ یەکترین بەتاقی تەنیا. لەبەر شتەکان تێکەڵ مەکەن، لەبەرەوەی کاتێک کە حەڵاڵ توند دەکەنەوە لەسەر خەڵکی، خەڵکی پەناباتە ڕێگەی حەرام. بۆیە بەڕاستی لێسانەوەی ژن و مێرد بۆ یەکتری کە تام و لەزەت بکەن هەر لە سەری سنگی ئافرەتەکەەوە تاوەکو لاشەی ئافرەتەکە تا هی پیاوەکە بە هەمان سیفەت کە ژن و مێردەکە تام و چێژیان لە یەکتری بینی شەرعەت جائیزە ئەوەی کە تەنها حەرامە ڕابواردنە لە ڕووی کۆمەوە برا و خوشکە بەڕێزەکەم کە شەرعی خوای پەروەردگار ئەوەی حەرام کردووە ئەوی ئینسان ئیمانداریش خۆی بپارێزێ بەڕاستی لەو لایەنە و پاش ئەوەی کە ئینسان جیماعێکی لەگەڵ خێزانی خۆیان ئەتوانێت چەندجار دووبارەی کاتەوە جیماعەکە یعنی شەرنیە کە تۆ جیماعەکە ڕیسەڕاقی بە حەمام خۆ بشۆری خۆ تەشەویش لهو وتمان لە جەوێکی زۆر سەیر و سەرمایە کە گەرم کەرەوە دەست نەکەوێ بۆ ئینسان زۆر بتوانێ خۆی وشک کات و یا چێتە دەرەوە دوای خۆشۆردنەکە ئیش و کاری هەیە تووشی سەرما و نەخۆشیە بێ خەمی ئەوێتی و ئەترسێ لەوە یان لە شوێنێکە قەدەری خۆ ئاویش هەیە بەڵام توانای خۆشۆردنی نیە وەکو لە میوانداریەکە بێت لە ماڵی کەسێکا بێ شەرم کا ئەمانە هەمووی ڕێگەی پێدراوە شەرعن تا ئەو کاتێگەی تۆ شوێنە کە تێمون پێ بە ئیزنی خۆی پەروەردگار ئەم دینە ئاسانکاری برا خوشکە بەڕێزەکانم واللهی قورسایی تیا نییە بەڵام بەداخەوە هەندێک کەس بەبێ گوێدان لە لایەنەکانی شەرع ئەو دینەی خوای قورس کردە سەر شانی خەڵک بۆیە خەڵکیش لە جیاتی حەڵاڵ پەنا باتە بەر حەرام خوای گەورە پەنامان بدات و خاڵێکی تر زۆر گرنگە برا خوشکەکانە ئەویش حەرامە هیچ نهێنێکی نێوانی ژن و مێرد باز بکرێ چۆنێتی جیماعکردنیان کە چۆن چۆتە لای هاوسەرەکەی وە خێزانەکەی چۆن چۆتە لای پیاوەکەی ئەمانە جایز نییە گێڕانەوەی زۆر خەتە لە شەرعی خوای پەروەردگارە ئەبێ وریاوی بەڕاستی چونکە ئەسمائی کچی یەزید ڕزا و ڕحمەتی خی گەورەی لەسەر بێ پێغەمەری خوا ساسە فەرمێ لە شوێنەکە لەگەڵ پیاوان واپەتان دانیش و پێ ساسە لە فەرمووی لەوانەیە پیاوە باسیەوەکە کە بە خێزانەکەی کردوێتی چی لەگەڵاو یان لەوانەیە ئافرەتی باسیەوەکە کە لەگەڵ پیاوەکەیان کردوێتی چی کردووە ئەفرمی ئەسما فەرمووی خەڵکەکە بێدەنگ بوون وەڵامیان نەدایەوە بەڵام من وتم بەڵێ ئەی پیاوە ساسە لەم بۆی ڕوونەکەیتەوە کە چەند شەهوەت و ئارەزووی هەیە، ئەو کاتە پەنا بە خوای پەروەردگار پیاوەکە چاوێتە سەر خێزانەکەی تۆ تاوان ڕووەدا بۆیە بە شەیتان نێر و بێرە باسیت کە خەڵک سەیریان ئەکا پەنا بە خوای گەورە. ئەمجا خاڵێکی تر زۆر گرنگە برا و خوشکە بەڕێزەکانم ئەویش ئەوەیە کە ئینسانی ئیماندار ئەتوانێ لە کاتی جیماع نیەتی خۆی بۆ خوای گەورەی زیاتر پاکاتەوە بۆ ئەوی کە جیماعەکەشی بە پەرستن بۆ بنووسێ چونکە پێغەمبەر ساسە بە سەحابەکانی فەرموو کە جیماعیش پاداشتان بۆ لەسەر تانی پێ ساسە ئێمە تابوو لەزەتی خۆمان دەبینین فەرمی ئەگەر تاوان بکەن بە زینا بیکەن کارەکە تاوان بار نابن فەرمی بەڵێ فەرمی دەی ئەمەش بۆیە پاداشی لەسەر بۆیەوی کەچێتە لای خێزانەکە کۆ بزەڕە پێ زاحمەتی خۆ لەسەوێ حەدیسەکە بۆ گیرکە پێ پێ ساسە فەرمی ئەوەی کە لەوی شاکە ئەگەرێکی کاچێتە لای خێزانەکەی و بەخێر بۆیە نووسە لای خی پەروەگار وە پێویستە برا و خوشکە بەڕێزەکانم لە ماڵی خۆتا هەوڵ بدەی جێگەی خۆشۆر و حەمام دروستکەی چونکە کاتی خۆی حەمام نەبووە حەمامی دەرەوە هەبوو بەڵام بۆ پیاوان ڕێگە پێدراوە تا حەدێک کە گەمبینی هەبێت و عورەت یەک نەبینی بەڵام بۆ ئافرەتان حرامە حرامی حەمامی بازار چونکە فەرموودە لەو بارە زۆر هاتووە لەوانە جابر خوا لێی ڕازی بێ فەرمێ هەر کەسێ باوەڕی بە خۆ یان پێ سەسە فەرمووتی هەر کەسی باوەڕی بە خۆ بە ڕۆژی دوایی هێنا با خێزانەکەی نەباتە حەمام واتە نێ لە بڕابە گەرما و حەمامی بازار و هەر کەسێ باوەڕی بە خۆ بە ڕۆژی دوایی هێناوە با نەچێتە حەمام و مەگەر بە ئیزارەوە نەیەڵێ تۆی مناڵ بمداتە ڕەحمی ئافرەت لەبەرەوەی کە نەبێتە مناڵ حەزەکا سەرەتا مناڵیان نەبێ هەندێک هۆکار لە بەردەمایە نە هۆکاری ڕسق چونکە ترسی ڕسق خەتەرە بەڵام جارێکە شوێن و جێگەیان گونجاو نییە بۆیان داگونجێت ئافرەت لەوان دەوامکە بخوێنێت پیاوەکە بە هەماسی فەدیش و کارێکی ضرورێتی هەیە لەو کاتە بۆیان ناگونجێت پەروەردەی مناڵەکەکەن ئەتوان نیشاءله سەبی لەسەگرن تۆ داغل نەکە بەڵام کە خواش دای ئەی دا. فەرموودەش لەو بارەیە زۆر هاتووە کەوا جابر خوا لێ ڕازی بێت فەرموێ ئێمە عەزلمان نەکرد واتە تۆوی خۆمان ناکرد لەناو ڕەحمی خێزانمان قورئان دامەزی لە ڕوایەتی ترا هاتووە فەرمی عەزلمانت لە سەدەی پێوە ساڵ سەلەم جا باسی گەشتە پێوە ساڵ سەلەم ئەویش یاری هەواڵەکەی پێگەشتەوە قەدەغەشی نەکرد لێمان بەڵام باشی شوایە عولەما ئەفەرمون کە ئەو کارە نەکا لە بەرویکە هەندێک لە وەستەکانی جنێدان زۆربەی ئومەتی پێغەمبەر ساڵ سەلەم ئەی ئەفەوتی ئەگەر تۆش ئەو کارەکەی کۆ ئەوروپایەکان چۆن وردە و دەنگداو ئەچن و لەوانەیە زیانیش بە ئافرەتەکە بگات لایەنی تەندروستی و لایەنی دەروونیشەوە هەندێ جار پێی ناخۆش بێت کە هاوسەری ڕێگەی پێ نادات چونکە ئافرەت حەز دەکات منداڵی هەبێ بەڕاستی لەبەر پیاو لە دەرەوەیە زۆر و پێغەمبەری خوا صلی الله لە هەندێ شوێنە بەزید و چاڵی شاراوە داوی بردووە وەکو لە فەرمودەی دوزابەی کچی وهب هاتووە ڕزا و ڕحمەتی خوای لەسەر بێ کەواتە ئەتوانرێت بە پێی حاڵی تەندروستی خێزانەکە، بەرزانی خێزانەکەی وەزعی باش نییە، حاڵەتی مناڵ بوونەکانی بەو شێوازە کابوویە سەحی ژنەکەی لە دەست نەدا و ئەگەر شوێنیان گونجاو نیە ئەمانە ڕێگەی پێدراوە کە حەز بکەن شەهوەت و ئارەزوو زیاتر لە یەک ببینن خەمیانە مناڵ بێتە پێشەوەی تر ئەو خۆشەویستی تەماییە نەبێت ئیتر ئەمانە وەکو هۆکارێک دەتوانێت بەکاربێنە بەڵام بەردەوام نەبێ واتە نابێت مەنعی هەمیشەیی بێت ئەبێ کاتی بێ و پاش چەند ساڵێک بیر لەوە بکەنەوە کە ژیانی خێزانداری بە بێ مناڵیش خۆش نییە، ئەگەر ئەو خوشک و برایانەشم کە خوا تاقی کردووەتەوە خوای گەورە پاداشتی خێریان باتەوە سەبر و سەباتیان هەبێ وەڵڵاهی خوای گەورە لە بەهەشتەکەی خۆیان پاداشتیان دەداتەوە. بەڵێ برا و خوشکە بەڕێزەکانم ئەوەی کە ئاماژەمان پێدا و باسمان کرد لە ڕوانگەی قورئان و سوننەتەوە بوو لەسەر حاڵەتی گواستنەوە و چۆنێتی کاری سەرجێیکردن لەگەڵ خێزانی بەڕێزتا ئەوەی کە جائیزە ئەوەشی کە ڕێگەی گیراوە و بێدەوارم کە ئینشاڵڵا سوودی لێ ببینن و بەو شێوازە بکەین کە خوا پێنج ساڵ سەد داوامان لێ کە داواکارم لە خوای گەورە گەنج و لاوەکانمان زیاتر شارەزا بکا لە دینەکەی و بەیەکیان بگەێنێ ئەوانەی کە یانێ بە ڕێگەیەکی حەڵاڵ بەیەک بگەن و خۆیان لە حەرام بپارێزن بۆ خاتیس وازەڵی خۆی هەتاوە کۆڵقەیەکی تر بەخوای پەرۆزگار تا دەسپێرم والسلام عليكم ورحمة الله وبركاته